الحمد لله حمدا كثيرا كما امر والصلاه والسلام على حبيبنا محمد سيد البشر وعلى اله واصحابه ما اتصلت به عين بنظر واذن بخبر وسلم تسليما كثيرا اوصيكم ايها الناس ونفسي قبلكم بتقوى الله وطاعته وسارعوا إلى مغفرته ومرضاته قبل انصرام العمر وفوات أوقاته وساعاته قال تعالى أعوذ بالله من الشيطان الرجيم وقال رسول اللە صلی اللە علیە وسلم، من قام رمضان ایمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه سڵاوی خوای گەورەتان لەسەر بێت خوشک و برایانی موسڵمان عاشقانی ڕۆژوو ڕەمەزان شەو بێدارانی شەوانی قەدر لە خوای گەورە داواکارین هەروەک چۆن لێرە کۆی کردووینەوە ئاواش لە ماڵەکەی خۆی لە بەهەشتا کۆمان بکاتەوە خوایە نوێژ و ڕۆژو و تاعەت و عیبادەتمان لێ قبوڵ بفەرمووی و خێری شەوانی قەدرمان بەنسی بکە یا ئەڵڵا واین لە خزمەت شەوانی بەرز و بەڕێز شەوانی قەدری پیرۆز بۆیە لە موتارەدا باسی گەورەی شەوی قەدر دەکەین بە پشتیوانی خوای گەورە لەژێر ناونیشانی، موعجیزەی قەدر و قورئان دیارییە بۆ تۆی موسڵمان. مانگی ڕەمەزان بۆیە گەورەی مانگەکانە چونکە مانگی دابەزینی قورئانە. قورئانیش لە شەوی قەدرە دەستی پێکردووە و بە دابەزین لە سەرەتاوە، بۆیە قەدر و قورئان هەردووکیان دەستلەملان، پەیوەستن بە یەکەوە. ئەگەر سەرنج دەین خوای گەورە لە گەورەیی شەوی قەدرا لە قورئاندا سوڕەتێکی بە ناوی ئەو شەوە ناوناوە سورەی قدر واتە بەرز و بەڕێز بە قدر بەڕێز فەرموویەتی ئینا ئەنزەلناه فی لەیلەتی القدر ئێمە ناردومانتە خوارێ لە شەوی قەدرە ناردومانتە خوارێ ئەو قورئانە وما ادراک ما لیلە القدر تۆ نازانی ئەو شەوە چەندە گەورەیە لیلە القدر خیر من الف شهر عیبادەت لەو شەوەدا ئەو شەوە خێری ئەو شەوە لە هەزار مانگ نزیکەی سی هەزار ڕۆژ هەشتا و قسوور ساڵ ئەوە بەڕاستی هەلێکی زێڕینەوە فرسەتێکی گەورەیە زۆر لەوە گەورەتر هەم موعجیزەیە لە ڕووی زانستییەوە، هەم لە ڕووی بەلاغەتەوە کە زۆر باس کراوە و هەروەها لە ڕووی بیرکاریشەوە ئەگەر سەرنجی بەین کە بیرکاری دایکی زانستەکانە و عەقڵ بەهێز دەکا. ئەگەر تەماشای ئەو سوڕەتە بکەین بەڕێزەکانم تەماشا دەکەی پێنج ئایەتە، ئەو پێنج ئایەتە بەرامبەرە لەگەڵ پێنج فەڕزەی نوێژ کە پێنج فەڕزی نوێژمان هەیە و ئەو سوڕەتە سی وشەیە کە یەکسانە و بەرامبەرە بەرامبەر بە سی جوز ئی قورئان و سی ڕۆژی ڕەمەزان، عادەتەن کە دەڵێین مانگ مەبەست سی ڕۆژە هەرچەند بیست و نۆشی تیایە، وە هەروەها ئەم سورەتە سەد و چواردە پیتە کە یەکسانە بە سەد و چواردە سورەتەکەی قورئان، وە هەروەها ئەگەر سەرنج بدەی ئەی قورئان خوێن لەو سورەتەدا سێ جار لەیلەتولقەدر دووبارە بۆتەوە کە لەیلەتولقەدر پێک هاتووە لە نۆ پیت و سێ جاریش دووبارە بۆتەوە زەربی سێی کە دەگاتە بیست و حەوت کە هەندێ لە زانایان پێیان وایە کە شەوی قەدر لە بیست و حەوتایە بەڵام ئێمە لە بەر ئەوەی نازانین شەوە تاکەکان چونکە جاری وایە تۆ بە تەمای ڕەمەزان سی بێ بەڵام بیست و نۆ دەردەچێ بۆیە سوننەتێکی موئەکەدەیە کە هەر دە شەوەکانی کۆتایی ڕەمەزان زیندوو بکەینەوە بە تاعەت و عیبادەت. وە ئەو قورئانە لە حسابی بیرکاریدا ئەگەر سەرنج بدەین وشەی یەوم واتە ڕۆژ سێ سەد و شەست جار دووبارە بۆتەوە کە یەکسانە بە سێ سەد و شەست ڕۆژی ساڵی قەمەری وە هەروەها وشەی شەهر دوانزە جار لە قورئاندا دووبارە بۆتەوە کە یەکسانە بە دوانزە مانگەی ساڵ وە هەروەها حەڤدە ڕکەعەت نوێژی فەڕزمان هەیە ئەگەر سەرنج دەی و سورەتی ئیسرا حەڤدە هەمین سورەتە لە قورئاندا کە باسی شەوڕێی پێغەمبەر دەکا صلی اللە علیە وسلم و وە نوێژی لە ئاسمان لەو سەفرەدا فەرز کراوە بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئەوە قورئانە لە هەموو ڕویەکەوە موعجیزەیە کە خوای گەورە لە قورئاندا ئەم قورئانەی بە چی ناو بردووە بە ڕۆح وەکەذالک ئەوحەینا ئیلیک ڕوحا من ئەمرنا ما کنت تدری ما الکتاب ولا الایمان، دەفەرموێ ئەی محمد صلی اللە علیە وسلم ئاوا ڕۆحێکمان بۆ تۆ نارد، قورئانی ناو ناوە بە ڕۆح، جا سەرنج بەن ئەگەر ئینسان ڕۆحی تیایە چەند سور و گەش و جوان و خۆشەویستە، هەر ئەو ئینسانە کە ڕۆحەکەی لێ چۆ دەرێ یەکسەر دەبێتە کەلاکێکی بۆگەنی و خێرا ئەبێ بیشارینەوە و هەر خێرا تەلەفۆن دەکەن ئەوە چی بوو قەبر تەواو نەبوو، زۆر لێی بە پەلەیە چونکە ڕۆحەکەی تیا نەماوە چونکە کەلاکێکی بۆگەنیوە وە دڵنیا بن بە هەمان شێوەیش هەر گەل و کۆمەڵگایەک و میلەتێک ئەگەر یاساکەی قورئانی تیا نەبوو ئەگەر عەدالەتی قورئانی تیا نەبوو ئەوە مەعنای ئەو میلەتە بێ ڕۆحە بۆگەنە هەزار و یەک قەیران دووچاری بووە وەکو لەم زروفەدا دەبینی لە هەموو شوێنێک قەیران وڵاتی پڕ کردووە لەبەرەوەی ڕۆحی قورئان عەدالەتی قورئان ئیشی پێ ناکرێت ئا ئەو ڕۆحەیە ئێستاش خەڵکانێک کە نایناسن ئەوەتا نایانەوێت دەستوریان بێ لە ژیانیاندا نایانەیە بیکەنە بەرنامەی ژیانیان بۆیە دەیانەوێت زیاتر بۆ گەن بن زیاتر قەیران دروستکەن زیاتر ناعەدالەتی بڵاو بێتەوە چونکە ئەوانە نایناسن ئەو ڕۆحە بەتایبەتی ئەگەر عەمەلی پێ بکەیت ئەوە وەکو پرتەقاڵ وایە بۆنیشی خۆشە و تامیشی خۆشە بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئەو قورئانەی کە لە شەوی قەدرا دەستی کردووە بە نازڵ بوون بزانین تا چەند تۆی مسلمان ئێمە هەتا باسی قورئان بکەین ئیعجازی قورئان تەواو نابێ گەورەی قورئان تەواو نابێ بەڵام ئەوە مهمە بزانین تا چەند من و تۆی موسڵمان ئەو قورئانەمان نازڵ کردووە لە دڵی خۆماندا تا چەند لە دڵی خۆماندا دامان بەزاندووە تا چەند یاساکانی لە ناو ماڵ و مناڵەکەماندا دامان بەزاندووە هەتا چەند ئەو قورئانە لە کڕن و فرۆشتن و مامەڵەی ڕۆژانەماندا ڕەنگ دەداتەوە ئەوە موهیمە ئیمانداری بەڕێز و خۆشەویست چونکە خەڵکانێکمان هەیە قورئان زۆر خەتمی دەکا بەڵام لێی حاڵی نابێ و دوایی لە خۆیدا نایکا بە حاڵ لە قورئان خوێنم پرسیوە چەند جار خەتمت کردوە مامۆسا ئەم ڕەمەزانە ئەوەندە جار خەتمم کردوە دەی باشە گەورەترین ئایەت لە قورئاندا چیە وتێتی سورەی فاتیحایە نەوەڵڵا من دەڵێم گەورەترین ئایەت گەورەترین ئایەت ئایەت الکرسیە فەرقی ئایەت و سوڕەتیشی نەکردووە چ جای ئەوەی پەنا بەخوا ئەوە چییە هەر بە سەریعی و بە خێرایی هەر ئەوەندە بڵێن ئەوەندە خەتمم کردووە ئەی بۆچی زۆر بە هێواشی و بە تەدەببور و تەفەککورەوە لە خزمەتی دانابی و مەعناکەی لێ حاڵی بی و هەمووی بە کوردی هەیە و زۆر ئاسانە. بەڕاستی بەڕێزان و خۆشەویستان ئەوە موهیممە کە ئێمە لە خزمەتی دا بین بە عەمەلی لە قورئان تێ بگەین و ئیشی پێ بکەین. جا لەو شەوەدا ئێمە چی بکەین لە شەوی قەدرە؟ کە بەڕاستی کاتێکی زۆر گرنگە، هەلێکی زێڕینە، کاتەکان بە سەریعی تێدەپەڕن، هەر نازانی چۆن مانگ و ڕۆژ دەڕوا، ئەوە هەر نەمانزانی چۆن ڕەمەزانیش بە سەریعی تێپەڕی. ئەوک ئەو هەلە گرنگەمان با لەدەست نەچێت، لە خزمەت ئەو شەوەدا بین، بە زیندووکردنەوەی ئەو شەوە، بە تاعەت و عیبادەت، بە دوعا و پاڕانەوە و لاڵانەوە و کڕوزانەوە لە خزمەت خوای تەعالا، بە فرمێسکی چاوەکانمان ئەو شەوە زیندوو بکەینەوە و هەروەها بە تاعەتی زۆر بە قورئان خوێندن بە شەو نوێژەکان ئای شەو نوێژ چ بەرەکەتێکە و چۆن ئینسان بەهۆی شەو نوێژەوە عیلاقە و مناجات لەگەڵ خوا دەکا ئیبن الجەوزی ڕەحمەتی خوای لێبێ بۆمان دەگێڕێتەوە ئەڵێ جارێکیان یەکێک هات بۆ لای ئیمامی ئەبو حەنیفە ڕەحمەتی خوا لە هەردووکیان بێ وتی، قوربان وەڵڵاهی پارەیەکم شاردۆتەوە لە شوێنێک ناچمەوە سەری، هەرچەند دەگەڕێم ناچمەوە سەری. ئیمامی ئەبو حەنیفەش ڕەحمەتی خوای لێ بێ فەرمووی، وەڵڵاهی خۆ ئەوە مەسەلەیەکی فیقهی نییە تاوەکو بڵێم ئاوایە و ئاوا دەبێ و حەڵاڵ و حەرام، بەڵام بڕۆ ئەمشەو هەتا بەیانی شەو نوێژ بکە و نوێژ بکە، بە حەول و قووەتی خوا دەیدۆزیەوە. ئەڵێ کابرا چوو هەر لە ئێوارەوە دەستی کرد بە نوێژ کردن بەڵام چواریەکی شەو تێنەپەڕی بوو لە نوێژا شتەکەی بیرکەوتەوە خێرا چوو هەڵی دایەوە پارەکەی دەرێنا و ئەو جار لێی پاڵکەوت بۆ خۆی دوای کە گەیشتەوە بە خزمەت ئیمام فەرمووی ها چیت کرد وتی وەڵا قوربان چواریەکی شەو تێنەپەڕی بوو ماڵەکەم دۆزیەوە سوپاس بۆ خوا ئەی وتی شەوەکەت هەموو زیندوو کردەوە وتی ناوەڵا ئەو بە ئی خۆی گەیشت تازە دەی وتی بۆ وەکو سپاسگوزاریەک بۆ خوا کە تۆ وەعدت دابوو دەبا هەتا بەیانی شەوەکەت زیندوو بکردایەوە وەکو سپاسێک بۆ خوا ئەوە سپاسگوزاریە ئەم تاعەت و عیبادەتە ئیماندارانی بەڕێز و خۆشەویست بەڵێ بەڕێزەکانم بەڕاستی شەوانی زۆر زۆر گەورە و بەرز و بەڕێزە، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی، من قام لیلە القدر ایمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، هەر کەسێک شەوانی قەدر زیندوو بکاتەوە بە عەقیدە و بیروباوەڕ بە ئیخڵاس و ئیمانی پێی بێت و بە ئومێدی پاداشتی دوا ڕۆژ ئەوە خوای گەورە لە گوناهەکانی ڕابردووی دەبوورێ ئای ئەوە چ مزگێنیەکە و چ خۆشیەکە بۆ تۆی ئیماندار کە ئێمە بەڕاستی گوناه و تاوانمان زۆرە و لە سەردەمی فیتنەی ئاخیر زەماندا دەژین بەڵێ ئەم شەوانی قەدرە زیندوو بکەینەوە بە تاعەت و عیبادەت و خوا پەرستی و فرمێسکی چاوەکان پاشان بە ئیعتیکاف کردن زیندووی بکەینەوە لە مزگەوتەکان بمێنینەوە و ئیعتیکاف بکەین بۆ ئەوەی تەزکیەی نەفسمان بکەین بۆ ئەوەی دڵە مردووەکانمان زیندوو ببێتەوە چونکە خەڵکانێکی زۆر دەبینی کە هەیکەل و جەستە و لاشەیان زۆر گەورەیە و ملقەوی بەڵام دڵێکی مردووی تێدایە چونکە دڵێک ئەگەر قورآانی تێدا نەبوو ئیمانی تیا زەعیف بوو ئەو دڵە بە مردوو حیسابە ئەو دڵە کەلاوەیەکی وێرانە بەیتون خەریب بۆیە دەڵێن فڵان کەس زۆر بێ ویژدانە، ئاخر ویژدان لە ئیمانەوەیە، کە ئیمان نەبوو ویژدان لە کوێ؟ فڵان کەس زۆر بێ ڕەوشتە، ئاخر ڕەوشتیش زادەی ئیمانە، بۆیە ئیمانداران با دڵەکانمان زیندوو بکەینەوە بە تەزکیەی نەفس بە ئیعتیکاف لە مزگەوتەکانا کە ئەوە سوننەتێکی موئەکەدەی پێغەمبەرە صلی اللە علیە وسلم، دایکمان عائیشە خودا لێی ڕازی بێ ئەفەرمێ پێغەمبەر صلی اللە علیە وسلم دە شەوەکانی ئەخیری ڕەمەزان ئیعتیکافی دەکرد و و لە خسەر جێی خێزانەکانی دوور دەکەوتەوە و خێزانەکانی وەخەبەر دێنا بۆ تاعەت و عیبادەت دەبا ئێمەش لەو زیاتر پێویستیمان پێیەتی بەوەی کە دڵەکانمان زیندوو بکەینەوە، وەکو ئیبن مەسعود خوا ڕەحمەتی خوای لێ بێ و خوا لێی ڕازی بێ فەرموویەتی، پێم سەیرە خەڵکانێک بۆ مردنی لاشەکان دەگرین، بەڵام بۆ مردنی دڵەکان ناگرین، ئەگەر دڵ مرد خەتەرە ویژدان و زەمیری تیا نامێنێ، بەڵام ئەگەر دڵەکەت پاک بوو، ئەگەر دڵەکەت چاک بوو، ئەگەر دڵەکەت سەلامەت بوو، ئەوە هەموو ئەندامەکانی لاشەت چاک و پاک دەبێت و سەلامەت دەبێت. بەڵام خوا نەخواستە ئەگەر دڵەکەت خراپ بوو ئەوە ئەو کاتە هەموو ئەندامەکانی لاشەت خراپ دەبێ، بۆیە ئیماندارانی بەڕێز و خۆشەویست با بە ئیعتیکاف کردن و بە تاعەت و عیبادەت شەوەکانی قەدر زیندوو بکەینەوە کە زۆر بە سەرعی تێ دەپەرن و شەوگاریش کورتە نەک دابنیشین بڵێ وەڵا من ئەمشۆ نەخەوتووم بەڵام چی کردووە هەتا وەڕەس بۆ چەرەساتی خواردووە لە ماڵێ هەتا فلیمەکەش تەواو بۆ هەر سەیری فلیمی کردووە پاشان هەتا پیکراوە خواردوویەتی ئەمە کەی شەو زیندوو کردنەوەیە ئەو جا بێگومان دەکەوێتە غەیبەت و قسە و قسەڵۆکیشەوە بۆیە دەبێت تۆ کاتەکان دابەشکەی بە قورئان خوێندن بە ذیکر و تەسبیحات بە سەڵاواتدان بە ئەستەغفراللە بە شەو نوێژکردن بە تەراویحەکان کۆتایی نوێژەکانیشت لە کاتی پارشێوە با نوێژی وەتر بێت، ئەگەر سێ رکاعەت بێت یان پێنج رکاعەت بێت نە هەر چەندێک بێت، گرنگ ئەوەیە ئێمە ئەو شەوانە بە تەوبە کردن زیندوو بکەینەوە و پەڕەیەکی تازە لە ژیانمان هەڵدەینەوە، بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست، عائیشەی داکمان فەرمووی ئەی رەسوولی خوا ئەگەر زانیم ئەو شەوەر قەدرە چی بڵێم باشە؟ فەرمووی بڵێ، اللهم انک عفو تحب العفو فاعف عنی، بڵێ خوایە تۆ عەفووی، تۆ لێبوردەی زۆر لێ خۆش بووی خوایە لێم خۆش بی بۆیە ئێمەش هەموو ئەو دوعایە بکەین لە شەوانی قەدرا بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست موعجیزەی قەدر و قورئان دیاریەکی زۆر جوانە بۆ تۆی موسوڵمان بۆیە ئێمەش لە کۆتاییدا لە وەکو مامۆستایەک فەرمووی لە قسەکانیا لەگەڵ موناجاتی کرد لەگەڵ ڕەمەزانا و دەی فەرموو ئەی مەدرەسەی خواناسی لەم مانگەدا فێرت کردین بە تەراویح و ڕۆژوەکان وەک فریشتە پاکت کردین بە تام و چێژی بەندایەتی تێرت کردین بۆ بەهەشتا مەزرۆت کردین دەسا خوایە ڕۆژوەکانمان شەفاعەت کاری مەحشەر بێ بەندایەتی و خواناسیمان بەردەوام و هەتا سەر بێ تینوێتیمان لەم گەرمایە نۆشینی ئاوی کەوسەر بێ بەهۆیەوە دڵی تار و قەبری تاریک منەوەر بێ یاڕەبی خوا لێمان خۆش بیت خوایە قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا خوا خێری شەوانی قەدرمان بەنسیب کە یا ئەڵڵا یا ڕەبی خوا تۆبەی ڕاستەقینەمان بەنسیب کەی خوا دڵەکانمان شەحنکەی بە شەحنی ئیمان یا ڕەبی خوایە شەوانی ڕەمەزان بە تاعەت و عیبادە زیندوو بکەینەوە خوایە لەشمان ساخکەی بۆ ئەوەی لە خزمەتی دابین یاڕەبی خوایە تاعەت و عیبادەتمان قبوڵ بفەرمووی خوایە ڕەحم بە ئیمان و ئیسلاممان بکەی خوایە ئیمانمان سەلامەت کەی وڵاتەکەمان سەلامەت کەی خوایە لەم فیتنەی ئاخیر زەمانە بە ئیمان و ئیسلامەوە بمانژێنی و بمانمرێنی یا ڕەب العالمین خوایە ئەوەی قەرزارە قەرزەکەی بەیتەوە ئەوەی مناڵی نیە مناڵی ساڵحی بەیتێ ئەوەی مناڵی هەیە بۆی ساڵح کە یا ڕەب العالمین ئەوەی ئاواتێکی شەرعی هەیە ئەو خوشک و برانەی دانەمەزراون خوایە هاوسەری باشیان بەرسی بکەیت یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت بە خاتری سیفاتە بەرزەکانی خۆت لێ دەپاڕینەوە دوعاکانمان قبول کە یا ئەڵڵا خوایە لێمان خۆش بی قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا خێری شەوانی قەدرمان بەنسیب بکەی یا رب العالمین ادعوا الله وانتم موقنون بالإجابة